پەڕاوێزەکان، یەکەم ئسپمتۆلۆجی زاراوەیەکی فەلسەفییە و بە واتای فەلسەفەی زانین یا تیۆریای زانین و مەعریفەت دێ. دووهەم، لەم پەرتووکەدا زاراوەی مەعریفەتم زۆر بەکار هێناوە کە بە گشتی لە بەرامبەر وشەی Knowledge ی ئینگلیزیدا ڕامنواندووە کە بە هەموو ئەو کردەوە و پڕۆژە و پڕۆسانە دەوترێ کە دەچنە چوارچێوەی وەرگرتنی زانیاری و زانین و فێربوونەوە. سێهەم، نەریتپەروەر واتە پابەندبوون بە داب و نەریت باو، ترادیشناڵ و تەقلیدی. چوارەم، من تا بەم بۆچوونە گەشتووم بەدواداچوون و پرسیاری زۆرم کردووە، لە بەشێک لە زانکۆکانی کوردستاندا لە رێگەی دواندنی زۆرێک مامۆستای زانکۆی شێو، مامۆستای زانکۆ شێوەی بیرکردنەوەی مامۆستاکان لە چۆنیەتی وتنەوەی وانەکەم لەلا گەڵاڵە بووە. پێنجەم، لە نێو ئەم باسانەدا من ناوی بابەتی سیاسیم بە ئەنقەست نەبردووە، چونکە بۆ خۆ دوورگرتن لە ململانێی سیاسی و چڵەحانی عیزبی لە کایەکانی خوێندندا زۆر بە پێویستی دەزانم مامۆستای وا ناخۆ بە دوور بگرێت لە وروژاندنی هەر باسێکی سیاسی یا خستنەڕووی هەر بابەتێکی سیاسی بۆ دیبەیت بۆ ئەوەی زانکۆ وەکو ماڵی گشتی فێرخوازان پێگە زانستیەکەی بەم بابەتانە بهێڵێتەوە و بۆ ئەوەش کە لە پۆلەکە کەشێک بێت دوور بێت لە ئایدۆلۆژیا ڕامیارییەکان، بە تایبەتی لە سەردەمێکدا کە شاشەی تەلەفزیۆنەکانمان بەو بابەتە سیاسییانە تەنراون. شەشەم، بۆ زانیاری زیاتر لەبارەی ئەم چەمکە، بڕوانە ئەم سەرچاوەیەی کە لێرە ئاماژەی پێکراوە. حەفتەم، پێداگۆجی بە واتای ڕێبازی فکرکردن، فێرکردن، فەلسەفەی فێرکردن یاخود سیاسەتی بیرکردنەوەی پەروەردە یا نەدەی. هەشتەم، وشەی ئۆرگانیکی، Organic، وشەیەکی فەلسەفییە کە بە واتای زیندوێتی دێت، شتێک کە هەمیشە لە جووڵان و گۆڕانکاری بەردەوامدا بێت و پێشبینی و کۆنترۆڵی ئەو گۆڕانکارییەشی لێ نەکرێت. ئەم وشەیە بۆ مرۆڤ هەموو ئەو شتانەی کە لە پەیوەندیدان بە مرۆڤەوە بەکاردەهێنرێت بە پێچەوانەوە وشەی ئۆرگانیک میکانیک وشەی میکانیک بە پێچەوانی وشەی ئۆرگانیکە زۆربەی کات بۆ شتێک یا حاڵەتێک بەکاردێت کە سەراپا یان یەک پارچە یەک شێوەیە لە پارچەی وردی لەتر لە خۆی پێکاتوە وەکو سیستەمی تەوقیتکرا بە یەک ئاراستە و فەرمانی خۆکارانە کار دەکات جوڵەکانیشی پێشبینی کراوی کۆنتترۆل کراوە ئەم وشەیە بۆ ئامێر بە تایبەتیش بۆ کات بۆ ئامێری کاژمێر بەکاردەهێنرێت پاشبندی وێنە یاداشت لەم بەشەدا ئەو چاڵاکیانەمان بە وێنە یاداشت کردووە کە لە زانکۆی سەڵعەدین و زانکۆی عشق و زانکۆی هەولێری پزیشکی لە ماوەی ساڵی ئەکادیمی 2017 2010 وەک مامۆستای وانی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە ئەنجامم داون. لە بەشەکەدا ئاماژە بەو وێنانە دەکات کە مامۆستا و هەریەکێک لە فێرخوازەکانی لە بەشە جیاوازەکانی زانکۆکاندا لە کۆبوونەوەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانەدا وێنەکان تۆمارکراون و ئاماژەی پێکراوە. پێزانین و نرخاندن ئەو زانیاری و بیرۆکە و میتۆدە پەروەردەیە هەمەچەشنانەی کە لەم پەرتووکەدا ئاماژەم پێداون چ بە ڕاستەوخۆ بێت یا ناڕاستەوخۆ لە ئەنجامی سوود وەرگرتن بووە لە سەرچاوی زانستی جۆر بە جۆر چ سەرچاوەی زانستی پەڕاوی بێت وەکوو پەرتووک یا سەرچاوەی زانستی شاشەیی وە کەناڵی ئینتەرنێت و بەرنامە بەڵگەنامەییەکانی تەلەفیزۆن یاخود سەرچاوە زانستیە مرۆیەکان وەکو ئەو مرۆڤە ئەزموندارانەی کە لەو پرۆژێدا هاوکاریان کردوم دەبێ بڵێم کە لە وەرگرتنی ڕاوبۆچون و ئەزمموی پیشەی دەستەی بەرچاو لە مامۆستایانی زانکۆ بەرەمەند بوومە بڕێکیان لە زانکۆدا ڕاستەوخۆوانەیان پێگوتوم لە تیانوسەکانمدا شێوازی وانەوتنەوەیانم یاداشت کردووە لێرەش کەم تا زۆر بۆیان گەڕاومەتەوە. سوپاسیان دەکەم ئەوانەش کە وەکو هاوڕێ و هاوپیشەم لە دووتوێی کارەکانم لە هەرسێک زانکۆی سەڵاحەدین و ئیشق و نۆڵێج پێکەوە هەماهەنگ بوویدا لە پڕۆژەکاندا دەست دەست باریان گرتوومە و پێزانینم بۆیان هەیە. هەروەها سوپاس بۆ مامۆستایانەش کە لە پەیمانگای ئۆکسفۆرد زێڕین بە ڕێنمایی و ئەزموونیان بەرچاویان ڕۆشنتر کردووم. جگە لەوەی کە هەندێک لە هاوڕێیانم لە زانکۆکانی کۆیە و ڕاپەڕین و سۆران و سلێمانی و ستانفۆرد دا وانە دەڵێنەوە، بە پێشنارەکانیان پڕۆژەکان دەوڵەمەندتر کردووم، لە هەمبەر ئەو مامۆستایانەدا کە بۆ من سەرچاوەی مرۆیی بوونە، ڕێز و پێزانینی تایبەتیم هەیە، نامەوێت ناوی بڕێکیان بهێنم و بڕێکی دیکەیان لە یاد بکەم، هەروەها لە هەمبەر ئەو سەرچاوە زانستیانەی دیکەشدا کە کەم تا زۆر ئیلهام بەخش بوونا لە پێکهێنانی معریفەی گفتوگۆ سازیماندا لیستێکم ئامادە کردووە بە شێوی تێکەڵ و ڕەمەکی و ناڕێکخراو لە پرۆسسی هزریانەی نووسینی هەر بەشێکی ئەم پەرتوکە بەرچاو ڕۆشنیان کردوومەتەوە بۆیە ناتوانم بڵێم کە کام سەرچاوی زانستی بە دیاریکراوی لە کاتی ئامادەکردنی کام بەشەی پەرتوکەدا سوود بەخش بووە بەڵکو بە شێوەیەکی تۆربەندی ئاڵۆز، هەموو ئەو سەرچاوانەی کە لە بەشی سەرچاوەکان لیستم کردوون، وێنەیەکی سەرجەمگیرانەیان لە هزری مندا دروست کردووە، لەوێ کە مەعریفەت چییە و گفتوگۆی زانستی چییە و چۆن دەکرێت، هەروها جێگەی خۆیەتی، بە گرنگی دەزانم کە سوپاسی یەکێک لە فێرخوازەکانم بە نێو خاتوون ڕێژنە لوقمان بکەم کە خۆبەخشانە لە ڕێگەی پیچنینەوە سەرجەم دەستنووسەکەمی بۆ کۆمپیوتەر وەرگێڕا، ئەمجا فێرخوازێکی دیکەم بە نێوی شەهد بە سەلیقە هونەرمەندانەکەی خۆی و بە دەست و پەنجە بەهرەدارەکانی وێنەی پۆرترێتی سەر بەرگی شاشەکەی کێشا لێیان مەمنونم سەرچاوەکان پەرتوک و وتاری ئەکادیمی ئەتەرنێت ماڵپەڕی یوتیوب ئەوانە هەمووی ئاماژەی پێکراوە لە کۆتایی کتێبەکەدا